ئەگەر کەسێک تەوبە بکات ئایا هەر ئەو خاڵانەی دێتە پێش یان لەسەری لادەچێت التوبة تجب ما قبلها تەوبە تاوانی پێش خۆی ڕەش دەکاتەوە ئەگەر تەوبەیەکی ناسەح و بەڕاز بێ نصیحەتان چی بۆ کەسانی پیاز و سیر دەخۆن لە کاتی هاتنیان بۆ جەماعەت حرامە لەسەریان بێن بۆ جەماعەت ئەو کەسێک کە پیاز و سیر دەخوات و ئەوەش کە جگەرە دەچێشێت بۆنی جگەرە پیستریشە و کە ناشێت گوناهباریش دەبێت بشێت هەر گوناهبار دەبێت چاری ئەوەی وازی لێ بێنێت ئایا عقلی مرۆڤ لە دڵیدایە یا لە مێشکیدایە لە دڵیدا براکەم لهم قلوب لا يفقهون بها بەڵێ خۆشۆردنی ڕۆژی جێژن بەڵێ واجبە بۆ ئەو کەسێک کە بێتە جمعەوە وێنە لە ناو ئەلبومدا هەڵبگیرێت ئەگەر بۆ زەڕوورەتێکێش بێتەوە بەڵێ دەنا نابێت ئایا دەستنوێژ لە خێزانی خۆت دەشکێت یان نا و لە چ حاڵەتێکدا دەشکێت ئەگەر بە شەهوەت بازیەوە نەبێت دەستت بە دەستی بکەوێت ئەوەیان ناشێ ان شاء الله دوو حەدیثی صحیحشمان هەیە لە سونەندا کە پێغمبەری خوا علیه الصلاة والسلام لە نوێژدا دەستی لە قاچی عائشە داوە و عائشەش دەستی لە قاچی پێغمبەری خوا داوە علیه الصلاة والسلام پێغمبەری خواش بەردەوام بۆ نوێژەکەی نەبڕیوە کەواتە دەستنوێژی نەشکاوە ئەو پارەی کە ساڵی بەسەردا نەچووە ئەگەر زەکاتی دەربکەیت ئەچێتە بابی سەدەقە یان زەکات برا بەڕێزەکەم دروستە تعجیل و سەدەقە دروستە زەکات کە ساڵی بەشی بەسەردا نەسوڕابێتەوە بە نیەتی زەکات پێشتر زەکاتەکەی لێ دەرکەی دروستە ئینشاءله و خێریشت دەگا هیچ کێشت نییە هەر بە زەکاتش بۆت حسابە داوای دوعای خێر دەکا بۆ باوکی خوای گەورە ڕحم بە ئێمەش و بە تۆش و بە باوکیشت بکە بۆ خاتری ناوە جوانەکانی و سفات و بەرزەکانی مامۆستای زۆرێک لە مزگەوتەکان بدعیان زۆرە ئامۆژگاریمان بکە چۆن مامەڵە بکەین لەگەڵیان مامەڵە بکە براکەم بەریفقەوە و بە علمەوە بە حکمەتەوە بارك الله فيكم يعني کە دەتوانی نصیحەتی خیر بکەی ئەم شتە وایە ئەوە سنەتە ئەوە بدعەتە بە علم و بە حکمەت و بەریفق و بەلینەوە بیکە کە نەتتوانی بیکەیت بێ دەنگ بە و چارت هەبوو مزگەوتی تر هەبوو لەسەر سوننەت بڕۆ چارت نەبوو نوێژەکەی خۆت بکە و ئەجر بۆ تۆیە و تاوان لەسەر ئەوانە بەڵام کێشە و مەشاکیل دروست مەکەن هەرچەندە ئەوان کێشە دروست دەکەن دەنا کەسێک ئەهلی سوننە بێ و تێگەیشتوو بێ کێشە دروست ناکە انشاءاللە بەڵام ئەوان ڕازی نابن کە تۆ بدعانەکەی یعنی بۆ نمونە کەسێک لە نوێژی جمعە پێش نوێژی جومعە پێش وتار کە دەوترێت صلوا السنة الجمعە و بدعەیە سنە نیە کە من هەڵنەستم ئێ باشە چدا چتان داوە لە ئێمە هەڵناستم کاک خۆم بە تۆم نەوتوە دانیشە کە واجبە پێ بڵێم دانیشە ئێستا ئەو لەسەر بدعەکەی خۆی ڕازی نییە بۆی کە تۆ بدعە ناکەی بۆ هەڵناستیت یا قنوتی بەیانی دەست بەرز ناکەیتەوە بۆ دەست بەرز نەکردەوە با بە چیت داوە لە من کەواتە لە حقیقتدا ئەوان کێشە و مشکیلە دروست دەکەن بەڵام لەگەڵەوەشدا خۆتان بپارێزن لە کێشە و فیتنەیان